ئەوە بەسەرهاتی حەیات النفوس و دایک و باوکی بۆ بەیانی شابدور چووە کۆشک و لەسەر کورسی حکومڕانی دانیشت سەرانی دەوڵەت و وەزیران کۆمەڵ کۆمەڵ ئەهاتن و کڕنوشیان بۆ برد و پیرۆزباییان لێکرد ئەمیش بەڕویاندا پێکەنی ئەم جا بەخششی باشیدایە سوپا و وەزیران و سەرانی دەوڵەت ئیدی بوو بە خۆشەویستی هاوڵاتیان گومرگی لەسەر لابردن زیندانیانی بەردا بۆیە هاوڵاتیان نزا و پاڕانەوەی تەمەندرێژیان بۆ کرد کە ئێوارە گەڕایە کۆشک لە تەنیشت حیات و نفوسەوە دانیشت و نێوچەوانی ماچ کرد ئەم هەنگاوەی بوو فرمێسک نهێنی هێنامە دەرێ شایەتی لێدام لەشی پەیکەرێ عشقم شاردەوە ناڵە فێغانم وەختە لە شارە ئابڕوم بەرێ کە تۆ لە پردەی دڵا جێگیر بیت چۆن لە چاواندا فرمێسک نابارێ خۆم بە قوربانی دووریەکەی تۆ بم با بە تاسەی تۆ گیان و دڵ دەرێ شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی شازادە بە دوور هەستە سەر پێ و فرمێسکەکانی سڕی دەست نوێژ یاڵگرت و کەوتە نوێشکردن تاکو و حەیات نفوس بەلا داهات و خۆ بردیەوە ئەمیش لەولاترەوە لە نووست بۆ ڕۆژی دواتر ڕۆیشت بۆ سەرای حکمڕانی لەسەر تەختی پاشایەتی لێ دانیشت فەرمانی پاشانەی دەرەکردووە مۆژگاریە کردن لەو لایشەوە باوکە ئەرمانوس چووە لای کچەکەی و هەواڵی زاواکەی پرسی کچەکەشی شەوچی بەسەر هاتبوو بۆ گێڕایەوە بە باوکی وت پیاوی ئاوا خواناس و ژیرم نەدیوە جار و باریش هەناسەیەکی ڕەکێشا باوکی وتی پەلەم لێمە کە بزانە چۆن لە پاشایەتی خەم و دووریشە خەمەوە لە مەملەکەت ئاگاداری کچەکەی کردەوە کە ئەم قسێ پەنهانکە کە شەو داهات کچ چۆ سەر جێ و نوێنی شەوی پێشوو مۆم و بخۆری داگیرسان شازادە بدور کە گەڕایە و کۆشک و خۆی کرد بە ژووردا حیات نفوسی بینی دانیشتۆ و مۆمەکان داگیرساون مێردەکەی خۆی بیرکەوتەوە خەمی دابڕان بۆ میوانی هەناسەی کێڵکێشا و فرمێسک بە چاوانی داهاتە خوار ئەم هۆنراوەی وت خۆیشم ناڕازیم ئالەم قەدەرە جۆرێک چەقیوم قڕم بەسرە نقمی غەمە تابینەقاقام کێشەم لە ژیری مرۆڤ بەدەرە شۆخێکی وەکو منتان بینیوە خەفەت و ترسی ئەم سەرە و سرە شەهرەزاد ئامۆژگاریم کردی بیروڕایش بیروڕای خۆتە کە شازادە بدورەمەی بیست سەری داخست سەراسیمە بوو ئەمجا لە دلی خۆی داوتی گەر بە پێچوانەی ئەوان بجوڵێمەوە تیاچم بە گوێشیان کەم ئابروومەچێ لە هەمان کاتدا من شای دوورگەکانی ئەبەنووسم و وڵاتێک لە ژێر دەستمدایە قەمەر زمانیش هەر لێرە دۆزمەوە چونکە لە شوێنێک بێ گەر بگەڕێتەوە بۆ وڵاتی خۆی بێ هەر بێرەدا تێپەڕێ منیش ئێستا سەراسیمەم بۆیە خۆم ئەدەمە دەست یەزدان کە باشترین بەڕێوەبەرە ئەمجا لە نوکۆ بەسەراتی خۆی بۆ جێڕایەوە دواتر پێیوت بۆ خاتر خوا نهێنیم بپارێزە و بم خەژێر سایی بەزەی خۆت تا بە قەمەر زەمان شادەبمەوە دواتر چی ئەبێ باب بێ کە حیات النفوس بەمەی زانی زۆری عجایب لێ هات دڵی بۆی نەرم بوو ئەمجا پێیوت خوشکە گیان مەترسە و خەمت نەبێ ئارام بگرە هەرچیە خوانەی کە نابێ ئەم جاوتی خوشکە کەسێ بەهێزە سنگی گۆڕی نهێنی پارێزە بێخەم بە نهێنی دەرناخم ئیدی شازادە بدور نوێژی بەیانی کرد و بەرەو سرای حکومڕانی بووەوە حەیات النفوسیش چووە لای باوکی و پێیوت کە لەگەڵ مێردەکەیدا ڕێککەوتونەتەوە ئەرمانوسی باوکی زۆر خۆشحاڵ بوو فەرمانیدا لە شاردا سفرەخواان بۆ هەژاران بڕازێنەوە ماوەیەکی زۆر بەم شێوەیەمانەوە شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بۆیە بێدەنگ بوو. شەوی دو دە. چیرۆکی پەژارەی شەهرەمان بۆ کوڕەکەی شەهرەزاد وتی ئەو ژن و مێردە جێ ئەهێڵین و ئەچینەوە سەرکاری شا شەهرەمان کە شەوی بەسەرداهات کەوتە بیرکردنەوە لە کوڕەکەی و تاکو بەیانی خەو نەچوە چاوانی سبەینێش تاکو نیوەڕۆ خۆی پێگیرا ئیدی کەوتە بۆڵە و ناڵە و هاوار بەم جۆرە خۆی لاوانەوە هێندە چاودێریم کرد بۆی تێکۆشیم تا تاڵی و سوێری خەمی پێنۆشیم هەر ئەدوت فەلەک نەزری کردووە ئاوا شێواندی بەختیاری خۆشیم کە لێ بووەوە فرمێسکەکانی سڕی و فەرمانی دا کاروان بۆ سەفەری ڕێگای دوور ئامادە بکەن چەکداران پاسەوان بن و دوولای کاروان بپارێزن ڕێکەوتن سبێنێ لە چوارڕێیان کۆببنەوە شەو ڕۆژێک بەڕێوە بوون تا گەشتە شوێنی دیاریکراو نەشیان نەزانی بەکام لە ڕێگاکانی داڕۆشتووە بەو ناوەدا بڵاوان لێکرد تا بەرگە خوێناویەکانیان بینی. هەر زوو ناسیانەوە کە شەهرەمانشا بە مەیزانی کەوتە لە خۆدان و هاوار و گریان فرمێسکەکانی ڕیشی تەڕکرد بەرگی لەبەر خۆی دادادڕی ئیدی گومانی لە تیاچوونی کوڕەکەی نەما لەشکرەکەش تازیەبار بوو خاڵیان بەسەر خۆدا کرد شەهرەمان شایش بەدەم گریانەوە ئاوا خۆی لاوانەوە خەفەتبار گلەی کە لێ ناکرێ بە تەنیا بەرگەی خەمی خۆیەگرێ داخ و خەفەت و ئازاری زۆرە لە سوێی دایاران خەریکە ئەمرێ ئەمەندە خەم و پەژارەی هەیە لە چاوی هەرگیز فرمێسک نابڕێ بە جۆرێ ماڵی خۆی جێهێشتووە شەوی دوو سەد و یانزە. شەهرەزاد وتی شا شەهرەمان شا کە لە هۆنراوەکەی بۆ فەرمانیدا کاروان ئامادە بکرێتەوە سوپا بەرەو شار ببێتەوە گومانی نەما کە کوڕەکەی تیاچووە یان ڕێگران ڕوتیان کردوونەوە و کوشتیانن یا ئەوە تا دڕندەی ئەو جەنگەڵ و دارستانانە خواردویانن هەر کە گەشتنەوە شار فەرمانی دا هاوڵاتیان ڕژ بپۆشن و تا زێباری کوڕەشا بن فەرمانی دا کۆشکێک تایبەت بەخۆی دروست بکەن ناویشی ناماڵی پەژارە ئێدی دوو شەموان و پێنجشەموانە چووە سەرای مەملەکەت و حکومڕانیە کرد ڕۆژەکانی دی هەفتەش لە ماڵی پەژارەدا ئەگوزەران بۆ خۆی تێیدا گریا و بۆ کوڕەکەی ئەلاوایەوە یەکێ لە لاواندنەوەکانی شا ئەمە بوو نزیک بیت هەردەم گەشە ئەدەی پێم ئەژمرم ساتێ کە تۆ دوور بیلێم ترس و بیم لە من گەر کۆبێتەوە تۆمبینی ئیدی لە هیچ ناترسێم ئەمە حاڵی شاشەهرەمان بوو بابچینەوە لای شازادە بدور کچی شاغەیور ئێدی حکومڕانیە کرد مەملەکەتی بەڕێوەبرد کارێکی کرد هاوڵاتیان پەنجەی چاکە و مەردایەتیان بۆ درێژە کرد زاوای شا ئەرمانوسە بەڵام کە شەوی لێ ئەهات ئەگریا و سکاڵای تاسەی بۆ مێردەکەیە کرد هەمیشە بە جوانی و چاکیدا هەڵیەدا ڕازی دڵی بۆ حیات نفوس هەڵڕێژە ئەم هۆنراوەی بۆ ئەوت هەرخوا زانێ کە دووری ئێوە چۆن شێواندمی و تێکی داشێوە لۆمەکارانم وتیان ئارام بە وتم ئارامی بێنم لە کوێوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. شەوی دوو دوانزە. بەسەرهاتی قەمەر زەمانی لای ڕەزەوان شەهرەزاد وتی ئەوە دەنگوباسی شازادە بدور بوو هەمەر زەمان ماوەیەکی باش لای ڕەزەوان مایەوە کە هێندەی خەم بوو خەوی کەم بوو هەر خەریکی هۆنراوە خوێندنەوە بوو تاسەی کاتە خۆشەکان و شەوە تامەزرۆکانی کرد ڕەزەوانیش زوو زوو مێدی سەفەری پاپۆڕەکەی بەرە وڵاتی مسلمانانی بەجێدادا ڕۆژێکیان قەرەباڵغی خەڵکەکەی دوور بە دوور بینی لە خۆی پرسیاخۆ چی بێ ڕەزەوان گەیشتە لای و پێیوت کوڕەکەم دەست لە ئاودان هەڵبگرە ئەمڕۆ جەژنە و خەڵکی سەردانی یەکدیەکەن تۆیش لانی کەم ماندوێتیت دەربکە و ئاگایەکیشت لە ڕازەکە بێت وا منیژەچم بەسەر و کاری پاپۆڕەکەوە ئیدی کاتی نزیک بۆتەوە بەڵکو ڕەوانەی وڵاتی مسلمانانت بکەمەوە ئەمجا ڕەزەوان ڕۆشت و قەمەر زەمان مایەوە دەستی کردەوە بە بیرکردنەوە لە ژنەکەی زۆر گریا فرمێسک بە چاوانی هاتە خوار هێندە گریا کە لە هۆش خۆی چوو کەوت دواتر کە بە ئاگا هاتەوە کەوتە پیاسەکردن بە ناو ڕەزەکەدا بەڵام هەرە گریا و ئەگریا تا نێو چاوانی دای بە قەدی درەختێکدا و شکا خوێن و فرمێسک تێکەڵ بوون ئەمیش بە پارچەیەک پەڕۆ نێو چاوانی بەست بەدەم گریانەوە کەوتە ڕێ لە کاتێکدا کە بە درەختەکانی داڕوانی دوو باڵندەی بینی شەڕیان بوو یەکێکیان بە دەنوک قڕقڕاگەی ئەوی تریانی گرت و سەری لێکردەوە و دای لە شەقەی باڵ و بردی لە شەکەی کەوتە بەرپێی هێندەی زانی دوو باڵندەی گەورە لای لاشەکە دانیشتنەوە یەکێکیان چووە سەرینی ئەوی تریان پێینی دەنوک و باڵیان بەسەریدا شۆڕ کردەوە و بەسەری داگریان کە قەمەر زەمان ئەم دیمەنەی بینی ژنەکەی و باوکی بیرکەوتەوە دەستی کردەوە بە گریان ئەمجا بە دەنوک چاڵێکیان بۆ هەڵکەند و لاشە بێسەرەکان تێکرد و خۆڵیان کردەوە بەسەریدا قەمەر زەمان لەو لاوە لێی دانیشت و دەستی کردەوە بە گریان هەردوو باڵندە گەورەکەیش دایان لە شەقەی باڵ و لە چاوان ون بوون دوای سعاتێک جارێکی دی پەیدا بوونەوە بەڵام ئەم جارە باڵندە بکوژەکان هێنابوو لەسەر گۆڕی باڵندە کوژراوەکە بکوژەکەیان کوشتەوە و خوێنیان لەسەر خۆڵی گۆڕەکە ڕژان ئەمجا بە دەنوو گلاشەکان ونجڕ ونجڕ کرد و هەر پارچە گۆشتێکیان برد بۆ لایەک و فریاندا قەمەر زمانیش سەیرەکات و سەری سوڕماوە ئەمیش سەیری گۆڕە خوێنایەکەیە کرد سەیری شوێنی شەڕی دوو باڵندەکەیە کرد بەسەر لقی درەختەکەەوە ورتر سەرنجیدا بینیش تێگە بریسکێتەوە ئەویش هێنای و سێری کرد سیقەتۆرەی باڵندەکەیە کە یەکاڵای کردەوە ڕوانی ئەوە نەقیەمەکەی شازادە بدووری ژنیەتی لە خۆشی دابورایە و کەوت کە بە ئاگا هاتەوەتی سوپاس بۆ خوارد ئەمە نیشانەی خێر و خۆشیە و مژدەی گەشتنەوەمە بەژنەکەم ئیدی نقێمەکەی لە باسکی بەست لەو ناوەدا هات و چوو تاکو ئێوارە ڕەزەوان دێتەوە بەڵام نەهاتەوە ئەو شەوە هەر لەوێ لێ نووست ڕۆژی دواتر خۆی بۆ کارکردن بەست و تەوری بەدەستەوە گرت بەدەم هەڵپاچینی لق و پۆی درەختانەوە گەیشتە بنەدارێکی وشک تەورێکی لێدا گوێی لە تەپەی بوو ئەمجا کەوتە گومان و خۆڵی لایەکانی هەڵکەن ژوورێکی بچووکی بینی و چووە خوارەوە دەرگایەکی بینی و کردیەوە ئەمجا پێژەیەکی بینی ئەچووە خوارە و پێیدا شۆڕ بووە ئەمجا هۆڵێکی کە هی سەردەمی عاد و سموت بوو بینی سەیری دیوارەکانی کرد بە بەردی نەقاڕی نەخشکرا بوو چاڵەکانی نەخشی زێڕینی بە بریسکەی پێوە بوو لە دڵی خۆی داوتی بەخوا سەردەمی ماندووبوون بەسەرچوو ڕۆژی بەختیاریمە شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو. شەوی دوسەد و سیانزە شەهرزاد وتی ئەمجا قەمەر زەمان سەرکەوتەوە بان چاڵی داپۆشی وەکو جاران کەوتەوە ئاودان و کارکردن تاکوویەوارە ڕەزەوان گەڕای وتی مژدەبێ بازرگانان خۆیان بۆ سەفەر ئامادە کردووە و دوای سێ ڕۆژە گەنە یەکەم وڵاتی مسلمانان کە شاری ئەبەنووسە کە گەشتی تە ئەوێش ئەبێت شەش مانگی دیش بە وشکانیدا سەفەر بکەیت تا ئەگەیت تا دوورگە نەمرەکان کەشە شەهرەمانی تێدایە قەمەر زەمان زۆری پێخۆش بوو ئەم هۆنراوەی وت کەسێ فێر نەبێ تێمەکە پشتت گەر بێت تاوان چوو وابزانە کوشتت ئەڵێن بەرچاوان لە بەردڵانن من ناگرێتەوە یاسای بڕشتت ئەمجا دەستی ڕەزەوانی ماچ کردوتی باوانەکەم تۆ چۆن مژدت بە مندا منیش مژدێکی زۆر خۆشم بۆ تۆ پێەیە باسی هۆڵی ژێرقەدی درەختە و شکبووەکەی پێوت ڕەزەوان وتی کوڕەکەم خۆ من هەشتا ساڵە لەم بێشە و دارستان و ڕەزەدام ڕێم لە شتیوانە کەوتووە ئەوە ڕۆزی خۆتە بیبە لەگەڵ خۆت یارمەتی دەرد ئەبێ بۆ خەرجی سەفەرەکەت و گەیشتن بە خۆشەویستانت قەمەر زمانی ژوتی کەوا بووە بێت لە نێو خۆماندا بەشی بکەین ڕۆژی دواتر چوونە شوێنەکە و گڵەکەیان لابرد و چوونە خوارەوە بیست گۆزە زێڕیان تێدا دۆزیە و هەریەکان دەگۆزەی پڕ لە زێڕی دەرکەوت ئەمجا ڕەزەوان وتی کوڕەکەم لەم وڵاتە ڕۆنە چۆلەکەیەک هەیە کە لە هیچ وڵاتێکی دی دەست ناکەوێت خەڵکی ئێرە بازرگانی پێوەکەن تۆش چەند هیزێک لەو ڕۆنە لەگەڵ خۆت ببە ئاڵتونەکە بخە ناوی و ڕۆنە چۆلەکەکەی بکە بەسەردا دوای ئەوەی نقێمەکە خەیتە یەکێکیانەوە سەریان جوان بەستە ئەمجا بیکە پاپۆڕەکەوە قەمەر زەمان کەوتە کار و پەنجاهی زەڕۆنی پەیدا کرد و ئاڵتونەکانی تێکردن و ڕۆنە چۆلەکە بەسەریاندا و نقێمەی خستەیەکێکیانەوە ئیدی پێکەوە بوون قەمەر زەمان بێگومان بوو لە شادبوونەوەی بە کەس و کاری بەخۆی وت هەرگەشتمە دوورگە ئەبەنووس لەوێوە بەرەو مەملەکەتی باوکم ئەبمەوە، پرسیاری بدووری خێزانم ئەکەم، ئاخۆ گەڕابێتە وڵاتی خۆی یان بەرەو مەملەکەتی باوکم بۆتەوە، یان لە ڕێگا تووشی ڕووداوێک بووە؟ ئەم هۆنراوەی وت. خۆیان شیرین کرد چوونە دڵەوە، دایناین بە دیاری ماڵی چۆڵەوە. کە بەرەو هەوار سەرنێنەوە خەمی دووری تۆیش وا بە کۆڵەوە لە ناچاریدا بێدەنگ و ماتین ئەرنا فرمێسکمان بە برژۆڵەوە کە ڕۆشتی شادیش لە ئێمە تۆرە دڵ بە خەم و دەم بە پرتە و بۆڵەوە قەمەر زەمانە و ڕۆژەی بەسرە برد بەسەرهاتی شەڕی باڵندەکانی بۆ ڕەزەوان جێڕایەوە ئەویش زۆری پێسیر بوو ڕەزەوان نەخۆش کەوت ڕۆژ لە دوای ڕۆژ لاواز و بێتوانا بوو تاکو گەشتەوەی قەمەر زەمان دەستی لە شت زۆریشی پەژارە بۆ خوارد دواتر سەرۆکی دەریاوان هاتە ڕەزەکە و هەواڵی ڕەزەوانی پرسی ئەمی ژووتی زۆر نەخۆشە ئەمجا سەرۆک و ئەوانی دەوروبەری پرسیان ئەیکوا ئەو لاوەی ئێوێ لەگەڵمان سەفەر بکە بۆ دوورگەی ئەبەنووس قەمەر زەمان وتی، بەندەتانم. ئەمجا سەرۆک فەرمانی دا هیزەکانیان بەرەو پاپۆڕ برد و پێی وت، خێراکە بای دەریا لەبارە. ئەوان ڕۆشت و ئەمیش هاتەوە بەلای ڕەزەوانەوە سەیری کرد لە گیان اللادایە ئەمیش بەسەریەوە بوو تاک و گیانی دەرچوو ئەمجا گۆڕی بۆ هەڵکەند و ناشتی خواردن و شتی وردەی هەڵگرت و بەرەو پاپۆڕ بۆوە پاپۆر کەوتەڕێ دەریای بڕی تاکو و لە چاوون بوو قەمەر زەمان فریای نەکەوت بە دڵشکاوی گەڕایەوە پەژارێکی زۆر دایگرت کە پرسیاری کردوتیان ئەبێ ساڵێک چاوەڕێکەی چۆ بۆ ڕەز و باخەکە دەستی کردە گریان خاڵی بەسەر خۆی داکرد خەمی بۆ نەقێمەکەی بدووری ژنیشی خوارد کە تیا چوو شەهرەزاد هەستی کرد بەسەرهاتی دەریاوان و خاتوو بدور. شەهرەزاد وتی قەمەر زەمان ئەوەی بەسەرهات لەو لایشەوە بای دەریا لەبار بوو کەشتیەکە بە سەلامەتی گەشتە دورگەی ئەبەنووس وا ڕێکەوت خات و بدور لەبەر پەنجەرەی ژوورەکەیەوە لە دەریای ئەڕوانی کە پاپۆڕەکەی بینی دڵی کەوتە خورپە بۆیە فەرمانی دا چەکدارانی کۆکردەوە و بەرەو شوێنی پاپۆڕەکە چوون سەیریان کرد سەرقاڵی بارداگرتنن خاتوو بدور نردە شوێن کەشتیوان کە هێنان لێ پرسی چیت بار کردووە ئەوی ژوتی پاشامان پایدار بێ هەر لە دەرمانەوە پێمانە تاگاتە کلی چاوان و چنین و مەرهەم و قوماشی نایب بەڕە چەرمی یەمەنی کە هێندە سەنگینە وشتر و هێزتر نایتوانێ جۆرەکانی بۆنی خۆش و بەهارات و داری عود و تەمەر هند و ڕۆنی چۆلەکە کە لە هیچ وڵاتێکدا نییە کە شابدور ڕۆنی چۆلەکەی بیست حەزی لێ کرد پرسی چەند هیزت پێەیە سەرۆ گوتی پەنج هیزەی پڕم پێەیە بەڵام خاوەنەکەی لەگەڵمان نەهاتووە تۆش چەنەبەی بیبێ شابدور فەرمانی دا هەر پەنج هیزەکەت دا بگرنە سەر زەوی با سەیریان کە سەرۆک فەرمانی دا دای بگرن سەر یەکێکیانی کردەوە سێری کرد ئەنجاوتی هەر پەنجا هیزەکەمەوێت و بای هەر چەندێک بێ ئەیکڕم سەرۆکی دەریاوان وتی ئەوە هی پیاوێکی هەژارە کە خۆی فریا نەکەوت لەگەڵمان بێ شابدور پرسی ئەو هیزانە بایی چەندە سەرۆک وتی بایی سەد درهەمن شازادە بدور وتی ئەوە پەسەندم کرد بەو نرخە فەرمانی دا گواستیانەوە بۆ کۆشک کە شەو داهات فەرمانیدا هیزەیەکیان بۆ هێنا تیانەیەکی هێنا و دەمی هیزەڕۆنی تیا قڵب کردەوە سەرنجیدا ئاڵتونیش کەوتە بنی تیانەکە ئەمجا بۆی دەرکەوت کە ئەمانە هەموو زێڕن فەرمانی دا هیزەکانی تریشیان هێنا و دایان چۆڕانە تیانەکانەوە و زێڕەکانیان دەهێنا سریان کرد ڕۆنە چۆلەکە هیزەیەک پڕناکە شازادە بدور کەوتە هەڵگێڕ و وەرگێڕی ئاڵتونەکان نەقێمەکەشی تیا دۆزیەوە زۆر بە وردی سەرنجیدا ناسیەوە کە ئەم نەقێمەن قێمەکەی سەردڵی خۆیەتی لە خۆشیدا شاگەشکە بوو بورایەوە کە بە ئاگا هاتەوە بەخۆی وت هەبێ و نەبێ ئەم نەقێمە هۆی دابڕانی قەمەر زەمان بۆ لە من بەڵام ئەمان نقلانەی خێر و چاکەیشە بەحەیات النفوسیشی وت کە ئەمە هۆی بەیەگەیشتنەوەشمە بۆ سبەینێ کە ڕۆژ بۆ فەرمانی دا سەرۆکی کەشتیەکەی بۆ بێنن کە هاتە بەردەم شازادە بدورشا کڕنوشی بۆ برد ئەم جا شازادە بدور لی پرسی خاوەنی ئەم ڕۆنت لەکوێ بەجێ هێشتووە ئەی ژوتی ئەی شای زەمانە ئەومان لە وڵاتی مەجووسە ئاگرپەرستەکان بەجێهێشتووە و ئەو ڕەزەوانی ڕەز و باخێکە ئەویش فەرمانی پێدا گەر ئەو پیاوەم بەدەستی بەستە بۆ نەهێنن خوا خۆیە زانێکی بەسەر خۆت و پاپۆڕەکە دێنم فەرمانیشیدا دەست بەسەر باری پاپۆڕەکەدا بگیرێ ئەم جاوتی خاوەنی ئەم ڕۆنە دوژمنمە قەرزارمە گەر نەیدەنە دەستم دەست بەسەر پاپۆڕ و بارەکەی داگرم و هەمووشتانە کوژم ئیدی بازرگانە سەرنشینەکانی هانیان بردە لای سەرۆک وتیان بگەڕێەوە ئەو پیاوە بێنە و ئێمە لە دەست ئەم زۆردارە ڕزگار بکە پارەی کاروانێکێشت ئەدەین بۆیە پاپۆڕەکە گەڕایە بۆ دورگەکە و شەو گەشتە ئەوێ خۆیان کرد بە ڕزەکەدا سەیریان کرد قەمەر زەمان بەو شەوە دانیشتووە و خەو لە چاوی تۆراوە و ئەم هۆنراوەی ئەڵێ هەر ئەڵێی شەوی ڕۆژی دواییە هێندە درێژە و بێکۆتاییە بڵێی ئەم شەویش ڕۆژ ببێتەوە ڕووناک بێتەوە ئەم پانتاییە لە دەرگای کۆختەکەیاندا و قەمەر زەمانیان لەگەڵ خۆیان برد و خستیانە پاپۆڕەکە و گەڕانەوە بێەوەی بزانێ بۆکوێ بن کە پرسیاری لێکردن وتیان تۆ دژمنی شای دوورگەکانی ئەبەنووسیت نەکبەت زاوای شا ئەرمانوس تۆی ئەوێ تۆ سامانی ئەوت دزیوە ئەیژوتی بەخوا لە ژیانمدا ئەو مەملەکەتم نەدیوە کە گەشت نەجێ قۆڵیان گرت بۆ لای شازادە بدوریان برد ئەویش فەرمانی دا بە خزمەتکارەکان بی بەنە گەرماوەکە پاک بیشۆن فەرمانیشیدا بە سەربازەکان شمەکە دەست بە سەراگیراوەکانیان بدەنەوە و دههزار دیناریش بدەنە سەرۆکی کەشتیوان ئەمجا شابدوور گەڕایەوە کۆشک و حەیاتل نفوسی تێگەیان وتی نهێنیم بپارێزە کە بە ئاواتم گەشتم کارێگەکەم کە لە مێژوودا بنووسێتەوە و هاوڵاتیان و پاشایان بیخوێندنەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو